بانگەوازێک بۆ بەهەشت ئایا چاکەیەکت دەوێ کە بە قەدەر چیایەک بێ پێغەمبەر سەڵات و سەلامی خوای لەسەر بێت فەرموویەتی دوو وشە خۆشەویستن لای خوددا سوکن لەسەر زمان قرس و گرانن لەسەر تەرازوو میزان سبحان الله وبحمده